چەند پیتێک لە سەرەتای هەندێ لە سورەتەکانی قورئاندا هاتوون ژمارەیان چواردە پیتە، نیوەی کۆی پیتەکانی زمانی عەرەبین، بۆ سەلماندنی ئیعجاز و مەزنی و گرنگی قورئان کە لە توانای هیچ کەسدا نییە بەو پیتانە کتێبێکی ئاوا بێ وێنە دابنێت بە ڕادەیەک هەتا گەر هەموو گرۆی ئادەمیزاد و جن کۆببنەوە بۆ ئەو مەبەستە بێگومان ناتوانن هەروەها چەندەها نهێنی تریشی تێدایە زاناکان لە هەندێکی دواون هەندێکیشیان وتویانە ئاسمانەکان لای سەرویانەوە نزیک کە لەت ببن و لێک بترازێن لەبەر گەورەی وشکۆداری ئەو زاتە هاوکات فریشتەکان سەرگەرمی تەسبیحات و ستایش و سوپاسگوزاری پەروەردگاریانن داوای لێخۆشبوونیش دەکەن بۆ ئیماندارانی سەرزەوی دڵنیا و ئاگادار بن کە بەڕاستی ئەو پەروەردگارە هەر ئەو لێخۆشبوو مێهرەبانە ئا بەو شێوەیەی کە دەیزانیت قورئانێکی عەرەبی پاراومان بە وەحی و نیگا بۆ ناردیت بۆ ئەوەی شاری مەککە و دەوروبەری کە هەموو زەوی دەگرێتەوە ئاگادار بکەیت بەتایبەت ئاگادار و هۆشیاریان بکەیت لە ڕۆژی کۆکردنەوە کە هیچ گومانی تێدا نییە ئەو ڕۆژە خەڵکی دەبنە دوو بەشەوە ئەگەر خودا ویستی ببوایە هەموویانی دەکردە میللەتێکی یەکپارچە، هەمووان بەناچاری ئیماندار و چاک دەبوون، بەڵام ویستی وایە هەرکەس بیەوێت و شایست هەبێت دەیخاتە سایەی ڕەحمەت و میهرەبانی و بەهەشتی خۆیەوە، ستەمکارانیش هیچ پشتیوان و یاریدەدەرێکیان نابێت. وما اختلفتم فیه من شیء فحکمه الی الله ذلکم الله ربی علیه توکلت و الیه انیب لە هەر شتێکدا کێشە و ڕای جیاوازتان بوو ئەوە سەرنجامی بڕیارەکەی بۆ خوددا خۆی دەگەڕێتەوە چونکە هەر ئەو زاتەیە خودای پەروەردگارم هەر پشت بەو دەبەستم و هەر بۆ لای ئەویش دەگەڕێمەوە هەر لە خۆتان هاوسەرانی بۆ سازاندوون لە ئاژەڵ و مەڕ و ماڵاتیش جووت نێر و مێی بۆ فەراهەم هێناون لەو ڕێگەیەوە زاوزێ دەکەن و زۆر دەبن بۆتان هیچ شتێک نییە لە وێنەی ئەو زاتە هیچ شتێک لەو ناچێت چونکە خدای و بەدیهێنەرە چۆن لە بەدیهێنراوەکانی دەچێت هەر ئەویش بیسەر و بینایە ڕێبازی ئایین و بەرنامەی ژیانی بۆ داناون، ئەوەی کە فەرمانی پێ کردووە بە نوح هەر بەو شێوەیە قورئانیشی بۆ تۆ ئەی محەممەد وەحی و نیگا کردووە و بە ئیبراهیم و موسا و عیساشمان ڕاگەیاندووە کە ڕێبازی ئایین و یەک خوداناسی بەرنەدەن و لەسەری پایەدار بن ئەم بانگەوازە ڕاست و دروستە زۆر بەلای بتپەرست و خودانەناسانەوە گران و زەحمەتە میللەتانی پێشوو بە تایبەت گاور و جوو جیاوازی و کێشە و دووبەرەکی نەکەوتە نێوانیان مەگەر لە دوای هاتنی زانست و زانیاری تەواو بۆیان کە لەبەر حەسادەت و ستەمکاری و لادانیان لە ڕاستە ڕێگا بۆیان دروست بوو خۆ ئەگەر بڕیاری پێشووتر لەلایەن پەروەردگارتەوە نەبوایە کە تا کاتێکی دیاریکراو مۆڵەتی داون ئەوە فەرمانی تیاچوونیان دەردەکرا کەواتە ئەی پێغەمبەر تۆ بۆ ئەوە بانگەواز بکە و پایەدار و دامەزراو بە هەروەک فەرمانت پێدراوە، شوێن ئارەزووی ئەوان مەکەوە و بە ئاشکرا بڵێ، من باوەڕم هێناوە بەو کتێب و پەیامانەی خودا بۆی ناردووم و فەرمانم پێدراوە کە دادپەروەری بەرپا بکەم لە نێوانتاندا، اللە پەروەردگاری ئێمەیە و ئێوەشە، بێگومان دەرەنجامی کردەی خۆمان بۆ خۆمانە و کردەی ئێوەش بۆ خۆتانە، وعلیهم غضب ولهم عذاب شدید ئەوانەی ڕەخنە دەگرن و قسە دەکەن دەربارەی ئاینی خوددا دوای ئەوەی کە وەڵام دراوەتەوە و خەڵکی ڕویان تێکردووە ئەوانە بەڵگە و ڕەخنەکانیان پوچەڵە و بەسەریاندا دەدرێتەوە لەلایەن پەروەردگاریانەوە خەشم و توڕەیان لەسرە و سزای سەختیان بۆ ئامادەیە هەروەها شەریعەتێکی دابەزاندووە کە وەکو تەرازوو پێوەر وایە بۆ هەڵسەنگاندنی حەق و ناحەق جا چی تۆی فێر کردووە و چزانی لەوانەیە ڕۆژی قیامەت و لێپرسینەوە نزیک بێت. يستعجل بها الذين لا يؤمنون بها والذين آمنوا مشفقون منها ويعلمون أنها الحق الا ان الذین یمارون فی الساعة لفی ضلال بعید ئەوانەی کە باوەڕ بە ڕۆژی قیامەت ناهێنن پەلە دەکەن و گاڵتەیان پێی دێت و دەڵێن کوا کەی پێش دێت بەڵام ئەوانەی باوەڕیان هێناوە لە بەرپابوونی دەترسن دەزانن دڵنیان کە بەرپابوونی حەقیقەت و ڕاستەقینەیە خودای گەورە زۆر بەسۆز و دلۆڤانە لەگەڵ بەندەکانیدا، ڕزق و ڕۆزی دەبەخشێت بە هەر کەس بیەوێت بۆ تاقیکردنەوە، بەڕاستی ئەو زاتە بەهێز و باڵادەستە. من کان یرید حرث الآخرە نزد له فی حرثه. ئایا ئەو بێباوەڕانە ڕازین بە بەرنامەی خودا؟ یاخود شوێنی ئەو هاوەڵگەرانە دەکەون کە بەناوی دینەوە بەرنامەیان بۆ داناون و پەیڕەویان دەکەن بێ ئەوەی خودا مۆڵەتی دابێت و پێی ڕازی بێت حەرام و حەڵالیان بۆ دیاری دەکەن خۆ ئەگەر بڕیاری پێشترمان نەبوایە بەمانەوەیان تا کاتی دیاری کراو ئەوە فەرمان دەدرا بە لەناوبردنیان بێگومان بۆ ستەمکاران سزای بەئێش و بەسۆ ئامادەیە لە ڕۆژی قیامەت و لێپرسینەوەدا دەبینیت ستەمکاران دەترسن لەوەی کە کردویانە لە کاتێکدا سزاکەی کەوتووە بەسەریاندا و لێی دەرباز نابن هاوکات ئەوانەی کە باوەڕیان هێناوە و کار و کردەوە چاکەکانیان ئەنجام داوە لە باخچەکانی بەهەشدا ژیانی کامەرانی دەبەنە سەر چیان بوێت لەلایەن پەروەردگاریانەوە بۆیان ئامادەیە ئا ئەوەیە خەڵات و بەخششی گەورە و بێسنوور ئەو خەڵات و بەخششە ئەوەیە کە خودا مژدە دەدات بەو بەندانەی کە باوەڕیان هێناوە و کار و کردەوە چاکەکانیان ئەنجام داوە ئەوانەشی بەدەم بانگەوازەوە نایەن ئەی پێغەمبەر پێیان بڵێ لەسەرم بانگەوازە هیچ جۆرە پاداشتێکم لە ئێوە ناوێت تەنها خۆشەویستی و ڕێز نەبێت لە خزمایەتیدا بەڵکو خودا نەناسان دەڵێن محمد بەدەم خوداوە درۆی هەڵبەستووە جا گەر خودا بیەوێت مۆر دەنێت بەسەر دڵتدا و هیچ شت بۆ ناوترێت خداش دەیەوێت ئاسەواری بەتاڵ و ناحەقی نەهێڵێت و حەق و ڕاستی بە فەرمانی خۆی بچەسپێنێت چونکە بەڕاستی ئەو خدایە زانایە بەوەی کە لە توێی دڵ و دەروون و سینەکاندا حەشار دراوە خۆ گەر خودا ڕزق و ڕۆزی بە فراوانی بە بەندەکانی ببەخشیایە ئەوە دەستیان دەدایە تاوان و گوناه و ستەم لە زەویدا بەڵام خودا بە حسابێکی ورد و دیاری کراو ئەوەی بیەوێت پێیان دەبەخشێت بەڕاستی ئەو زاتە ئاگا و بینایە بەکار و هەڵوێستی بەندەکانی وهو الذی ینزل الغیث من بعد ما قنطوا وینشر رحمته وهو الولی الحمید خودا ئەو زاتەیە کە باران دەبارێنێت و دەیگەیەنێتە فریایان دوای ئەوەی کە نائومێد بوون هەروەها ڕەحمەت و بەخششی خۆی پەخش دەکاتەوە ئەی گرۆی خودا نەناسان، ئێوە ناتوانن خودا دەستەوسان بکەن و لە دەسەڵاتی خودا دەرباز ببن لە زەویدا، جگە لە خودای گەورەش کەس ناتوانێت پشتیوانتان بێت و سەرتان بخات. ومن آیاته الجوار فی البحر کالأعلام خۆ گەر بیەوێت با دەوەستێنێت و لەسەر پشتی دەریاکە دەوەستن و لەکار دەکەون. بەڕاستی ئا لەو توانا و دەسەڵاتەدا بەڵگە و نیشانەی زۆر هەن بۆ هەر کەسێک کە زۆر خۆگر و سوپاسگوزارە. ئەو یوبقهن بما کسبوا ویعفو عن کثیر. ئەم ڕوونکردنەوەیەش بۆ ئەوەیە خودانەناسان بزانن، بەتایبەت ئەوانەی کە مجادەلە و دەمەدەمێ دەکەن و ڕەخنەیان لە ئایەتەکانی ئێمە هەیە کە لە کاتی تەنگانەدا کەس پەنایان نادات و کەس فریایان ناکەوێت جگە لە خودای گەورە فما ئوتیتم من شیء فمتاع الحیاة الدنیا وما عند اللە خیر و ابقی للذین آمنوا و علی ربهم یتوکلون جا هەر شتێکتان پێ بەخشراوە ئەوە زینەتی ژیانی ئەم دنیایەیە کە ڕێگوزەرێکە بەرەو قیامەت بەڵام ئەو بەشەی کە لە لای خوددایە چاکتر و بەردەوامترە بۆ ئەوانەی کە باوەڕیان هێناوە و هەر پشت بە پەروەردگاریان دەبەستن. انه لا یحب الظالمین جا تۆڵەی هەر تاوانێک بە ئەندازەی تاوانەکەیە بێ زیاد و کەم ئەو کەسەی لێخۆشبوونی هەبێت و چاوپۆشی و چاکسازی بکات ئەوە پاداشتی لەلای خودایە بەڕاستی خودا ستەمکارانی خۆش ناوێت. لە ڕاستیدا ئەوەی دان بە خۆیدا بگرێت و چاوپۆشی بکات و لێخۆشبوو بێت لە کاتێکدا کە دەتوانێت تۆڵە بسێنێت، بەڕاستی ئەوە کارێکی بەجێ و چاک و پەسند ئەنجام دەدات، بەڕاستی ئەوە لەو کارانەیە کە پێویستە بکرێت. ومن یضلل الله فما له من ولی من بعده. وتری الظالمین لما رأوا العذاب یقولون هل الی مرد من سبیل ئەوەی خودا ڕێی لێ ون بکات ئەوە ئیتر کەسی تری دڵسۆزی دەست ناکەوێت تا ڕێگەی ڕاستی نیشان بدات ئەوسا تۆ ئەی محەممەد لە قیامەتدا دەبینیت ستەمکاران کاتێک سزا و ئەشکەنجەی دۆزەخ دەبینن بە کەساسیەوە دەڵێن الا ان الظالمین فی عذاب مقیم سەرەنجام تاوانباران دەبینیت دەبرێنە سەر دۆزەخ هەموو پەست و زەلیل و لارە مل و خەجاڵەتن لە شەرمەزاری و لە ترسدا لە ژێرەوە بەتیلەی چاو دەڕوانن بۆ ئاگرەکە ئا لەو کات و بارودۆخە ناخۆشەدا ئەوانەی باوەڕیان هێناوە دەڵێن، بەڕاستی خەسارەتمەند و زەرەرمەندان ئەمڕۆ ئەوانەن کە خۆیان و کەسوکار و ماڵ و منداڵیان لەدەستداوە، لە قیامەتدا کەس و کار و خزم و هاوەڵانیان ئەگەر لە دۆزەخدان ئەوە هیچ مایەی دڵخۆشی نین، ئەوانە هیچ دۆست و پشتیوانێکیان نییە لە جیاتی خودا کە لە دەست سزا و تۆڵە ڕزگاریان بکات ئەو کەسەش خودا سەری لێ بشێوێنێت و گومڕای بکات چونکە خۆی شایستە کردووە ئیتر ڕێبازی ڕزگاری و سەرفرازی دەست ناکەوێت استجيبوا لربكم من قبل أن يأتي يوم لا مرد له من الله ما لکم من ملجأ یومئذ وما لکم من نکیر خەڵچینە بە پیر بانگەوازی پەروەرگارتانەوە بچن پێش ئەوەی ڕۆژێک بێت هیچ گەڕانەوەی لەلایەن خداوە نابێت ئەو ڕۆژە هیچ پەناگەیەکتان نابێت و کەسیشتان ناتوانێت ئینکاری بکات و دان بە تاوانەکانیدا نەنێت. بەڵکو تۆ تەنها گەیاندنی ئەم بانگەواز و قورئانەت لەسەرە ئاشکراشە کە بەڕاستی ئێمە کاتێک ناز و نیعمەت و ڕەحمەتێک دەڕێژین بەسەر ئادەمی زادە زۆر کەشخەی پێوە دەکات خۆگەر بەڵاو ناخۆشێکیان توش بێت بەهۆی کار و کردەوە خراپەکانیانەوە بەڕاستی ئەو کەسە زۆر سپڵە و ڕەخنە لە خوددا گرە بە هەر کەس کە بیەوێت تەنها کچ دەبەخشێت و بە هەر کەس کە بیەوێت کوڕ دەبەخشێت یاخود لە هەردوو جۆر بە هەندێک خێزان دەبەخشێت لە کوڕ و لە کچ هەیشە ویستی خودا وایە هیچی نەدانێ و نەزۆک بێت بەڕاستی ئەو زاتە زانا و بەدەسەڵاتە. کەس بۆی نییە هیچ کات لە دونیادا خودای گەورە وتووێژی ڕاستەوخۆی لەگەڵدا بکات مەگەر لە ڕێگەی وەحی و نیگاوە یا لە پشتی پەردەوە وەک موسا یا نێردراوێکی وەک فریشتە جبرەئیل دەنێرێت کە بە گوێرەی فەرمان و مۆڵەتی خوددا چی پێسپێردراوە دەیگەیەنێت بەڕاستی ئەو زاتە خودایەکی بڵند و دانا و کاربەجێیە ئەی محەممەد، ئا بەو شێوەیەی کە وتمان، ئێمە قورئانمان بۆ ڕەوانە کردیت لەلایەن خۆمانەوە کە ژیان بەخشە بە ڕۆح و گیان و عەقڵ، تۆ نە دەزانی قورئان چییە و ئیمان چییە، بەڵام ئێمە ئەم قورئانەمان کردە ڕووناکی و نوورێک کە هیدایەت و ڕێنموویی هەر کەس کە بمانەوێت لە بەندەکانمانی پێ دەکەین، ئەوانەی دڵی بۆ دەکەنەوە و بە چاکی گوێی بۆ دەگرن، بێگومان تۆ ئەی پێغەمبەر ڕێنیشاندەریت و ڕێنموویی دەکەی بۆ ڕێگە و ڕێبازی ڕاست و دروست کە ڕێگە و ڕێبازی ئەو خودایەیە کە هەر بۆ ئەوە ئەوەی لە ئاسمانەکان و زەویدایە ئاگاداریش بن هەموو شتێک و سەرەنجامی هەموو کارێک بۆ لای خودا دەگەڕێتەوە.